شەهرزاد و تێژێڕنەوەی پاشای بەختیار شاخەسیب خاوەنی وڵاتی میسر کوڕێکی هەبوو هێندە بە نازداری بەخێوی کردبوو دڵی نەئەهات کوڕەکەی بنێرێتە نێو خەڵک لەبەر خوێندنی خستبوو هەموو زانستەکانیان فێرکردبوو تەنیا ڕۆژانی هەینی سواری ئەسپەکەی ئەبوو ئەچوو بۆ نوێژی هەینی لە مزگەوت ڕۆژێکی هەینی سواری ئەسپە زینکراوەکەی بوو بەرەو مزگەوت بۆەوە کە نوێژی هەینی لەگەڵ خەڵکەکەدا کرد هاتەوە دەرێ و سوار بوو بەرەو ماڵەوە لە ڕێگا دای بە بەردەم کابراەکدا کتێب فرۆش بوو ئیبراهیم دابەزی و کەوتە سیرکردنی کتێبەکان سێری کتێبێکی کرد وێنەی کچێکی تیا بوو زۆری بەلاوە جوان بوو کە لە سەرزەویدا کچی وا جوان نەبوو کوڕە و شەوە لە ماڵەوە هەر سێری کرد و بیری کردەوە کە ئاخۆ ئەم کچە لە سەرزەوی هەبێت و بڵێ وێنە کێشەکەی لە خەیالی خۆیدا دەریهێنابێ یان ئاخۆ وێنەی کچێک بووبێت و وێنەگرەکە بەرامبەری دانیشت بێ ئەگەر لە هەر کوێیەکی ئەم دنیاە بێت ئەنێرمە داخوازی من وێنەکەیم بە سەد دینار لە کتێب فرۆشەکە کڕیوە هەرچەندێکی تێبچێ دەیدەم دواتر چۆ بۆ لای کابرای کتێب فرۆش و لی پرسی ئاخۆ ئەم وێنەیە کێ کێشابێتی وێنەیەکی ئەندێشەیە یان ئەم کیژە لە ژیاندایە ئەم جا پرسی مامەجان پێم بڵێ چێ ئەم وێنەی کێشاوە کتێ فرۆژوتی کەسێکی بەغدایی وێنەی کێشاوە ناوی ئەبوو قاسمی سندلانیە مناڵیان لە گەڕەکەکە ناوی گەڕەکی کەرخە منیش نازانم ئەمێ وێنەی چێە لاوە کتێفرۆشی جێهێشت و ئەسپەکەی بەستەوە و چووە مزگەوت و نوێژی هەینی لەگەڵ خەڵکەکە کرد و دواتر گەڕایەوە بۆ ماڵ ئەو شەوەش هەر بیری لێکردەوە شتومەکی سەفەری ئامادەکرد خرجێکی ئێنا پڕی کرد لە زێر و زی و پارە کە زێر و زیوەکە بایی سیهزار دینارە بوو کە بەیانی خۆر هەڵات بە دزیەوە لە کۆشک چوە دەرەوە و سواری ئەسپەکەی بوو خورجەکەی خستە سەر پشتی ئەسپەکە و کەوتە ڕێ لە ڕێگا بە کاروانێ گەشتەوە سڵاوی لە کابرای دەشتەکەی کردو لی پرسی مامە زۆری ماوە بۆ شاری بەغدا دەشتەکە وتی کوڕەکەم لێرەوە بە دوو مانگی تر ئەگەیتە شاری بەغدا شازادەوتی مامە جان ئەگەر بم گەێنیتە شاری بەغدادەوە سەد دینارت ئەدەمێ لەوێش ئەم ئەسپەت ئەدەمێ کە بای هزار دینارە دەشتەکی وتی زۆر باشە بەڵام ئەبێ دەم شەو میوانی من بیت شازادە پەسەندی بوو ئەو شەوە میوانی ئەو بوو شەهرەزاد هەستی کرد شەو درەنگ بوو بێدەنگ بوو. چیرۆکی سەفەرەکەی ئیبراهیمی کوڕی خەسیب بۆ بەغداد. شەهرەزاد وتی کە خۆر هەڵات ڕووناک بووە وڵات دەشتەکی ڕابوو کۆمەڵەکەی هەستان و کاروان کەوتەڕێ دەشتەکی لە بەرەوەی هەرزوو ئەسپەکەی ژێر شازاددا بەدەست بێنێ ڕێگەکەی قەت بڕ کرد دوای سەفەری چەندین ڕۆژ و هەفتەماندووبوونێکی زۆر گەشتە دیوارەکانی شاری بەغدا ئەمجا بە شازادەی وت سوپاس بۆ خوا گەورەم کە بە سەلامەتی گەشتین دابەزی و ئەسپەی ژێری پێبەخشی لەگەڵ سە دینار زۆر خۆشحاڵ بوو قەزا و قەدەر خستێ سەر ڕێگەیەک کە پێی داگەشتە دەواازێک دوو تاکی ئەلقە زێڕەکەی لە زیو دروست کرابوو لە هەردوو لایدا دوو سەکۆ هەبوون و لە بەردی مەڕمەڕ دروست کرابوون بەقاڵی ڕەنگین و جواندا پۆشرا بوو لەسەر سەکۆیەکیان پیاوێکی بە کەسێتی دانیشت بوو بەرگێکی نایابی گران بەهای پۆشی بوو پێنج نۆکەری بە دەورەوە بوو لاوەکە ناونیشانی کتێفرۆشەکەی بیرکەوتەوە چووە پێش و سڵاوی لەکرد ئەویش بەخێری هێنا و لای خۆی و داینا بەلای ڕاست و چەپی ڕگاکەدا دەهۆدە و بەرهەیوان هەبوو کابرا فەرمانی دا بە نۆکەرەکانی ئادەی ژوورێکی بۆ پاککەنەوە و چی پێویستە لە قاڵی و قاپ و قاچاغ بۆی بن و بیڕازێنەوە ئەمجا پیرەمێر دەستی شازادەی گرت و بردیە ژوورەکەی پیشانیدا شازادە پرسی کرێی ئەم ژوور و بەرهەیوانە چەندە پیرەمێر دوتی تا نسی بت لێرە بێ پارەت لێوەرناگرم ئەوش زۆر سوپاسی کرد پیرە کەنیزەکێکی بان کرد کاتێک هات هێندە جوان بوو لە مانگی چواردە چوو پیرە پێیوت ئەو شەتڕەنجە بێنە پیرە چرمەکەی ڕاخستوتی یاریم لەگەڵەکەی ئەوی ژووتی بەڵێ چەند جارێک یاریان کرد و هەموو جارەکان شازادە ئەی بردەوە پیرەمێرد کلیلەکانی دا بەلاوەکە وتی بۆچی نابی تەمیوان و گەورەمان بکەی لاوەکەوتی پەسەندمە و زۆر سپاس دەکەم لەگەڵیدا ڕۆشتەوە کە گەشتنەوە ماڵ پیرەمێرد بەخێری هەنا لاوەش کە سەرنجی ماڵەکەیدا دیوارەکانی بەوێنەی زۆر جوان ڕازابووەوە پیرەمێرد فەرمانیدا سفرە ڕاخرا خواردنێکی زۆر خۆش ئامادەکرا تێریان خوارد و دەستیان شت شازادە هەرسەیری فەرش و قاڵیەکان و خانووکەیە کرد چاوی بۆ خورجەکەی جێڕا دیار نەبوو وتی لا حولە ولا قوتە ئللا بالله علی العظیم بایی یەک دوو درهەم خواردنم خوارد خرجێکم لە دەست و سی هزار دیناری تیا بوو بەڵام خۆم داوەتە دەستخوای مەزن ئیدی لە ڕووی نەهات هیچ بڵێ پیرەمێر بانگ کرد شەترەنجەکەیان هێنا و لە لاوەی پرسی یاریم لەگەڵەکەی لاوەژوتی فەرموو کە یاریان کرد پیرەمێرد یاریەکەی بردە و لاوەکەوتی دەستت خۆش بێ لاوەکە هەستا پیرەمێت پرسی ئەرێ ئەوە چیتە؟ ئەوێژوتی خورجەکە من پێویستە پیرەمێرد هەستا و خورجەکەی بۆ هێنا و دا دەستی وتی ئێستا یاریم لەگەڵەکەی دەستیان کردەوە بە یاریکردن و لاوەکە لە پیرەی بردەوە پیرە بە بزێکەوتی کە بیرت لای خورجەکەت بوو لێم بردیتەوە کە خورجەکەم بۆ هێنایتەوە تۆ لە منت بردەوە ئەمجا پیرە لێی پرسی لە چۆ هاتوویت شازادەوتی لە وڵاتی میسرەوە ئەمجا پرسی خێرەوە هاتووت بۆ شاری بەغدا شازادە وێنەکەی دەرهێناوتی حەزەکەم ئەوە بزانیت من کوڕی خەسیبی خاوەنی وڵاتی میسرم و ئەم وێنێم بە کتێبێکەوە بینی و بیر و هۆشی بە تاڵان بردم لە کتێبفرۆشەکەم پرسی وتی وێنەکێشەکەی ناوی ئەبو قاسمی سەندەلانیە و لە گەڕەکی کەرخ لە شاری بەغدا دانیشێ کە کەوێتە سەرڕێی زەعفرانیە منیش بڕێک پارەم هێنا و بێ ئەوەی بە کەس بڵێم هاتووم بۆ شاری بەغدا و ئێستاش زۆر سپاس دەکەم ئەگەر ئەو پیاوەم پیشان بدەیت تاکو لی بپرسم چی پاڵی پێوە ناوە ئەم وێنێ بکێشێ وێنەی چێە هەر چەندێکم لێ داوا بکە لە پارە ئەی دەمێ پیرەمێرد وتی بەڕاستی ئەمە کارێکی سەرسوڕهێنە چۆن قەدەر تۆی بە من گەیان کە لاوەکە گوێی لەم قسێ بوو هەستا و باوەشی پێدا کردووتی تخوا پێم بڵێ ئەم وێنەی هیچەیە ئەو ژووتی بەسەر چاو چوو دەرگای سندوقێکی کردەوە گەڕا تاکو ئەو وێنەی دەرهێنا ڕووی کردە لاوەکەوتی کوڕەکەم خاوەنی ئەم وێنەیە ئامۆزام و ماڵیان لە بەسرەیە باوکی حاکمی بەسرێ ناوی ئەبوو لەیسا لە هەموو شاری بەسردا کچی بەو شێوەیە جوان نییە بەڵام ئەم کچە خۆی لە پیاوان حرام کردووە و کەس ناوێرێ ناوی پیاو بهێنێت کاتی خۆی چوون بۆ لای مامم هیچ وەڵامێکی نەبوو کاتێک ئەم کچەی ئامۆزام بەنیەتی منی زانی هەندێک قسەی بۆ نردم لەوانە گەر خۆت بە پیاو ئەزانی زوو شاری بەسرە بەجێ بهێڵە ئەگەر نا تاوانی خۆت بەملی خۆتە گەر خراپت بەسەرهات خۆشی تابڵی کچێکی ئازا و بەتوانایە منیش بەدڵ شکاوی گەڕامەوە کە ئیبراهیمی کوڕی خەسی بەمەی بیست سەری داخست و کەوتە بیرکردنەوە سندەڵانی پێیوت کوڕەکەم لە هەموو شاری بەغدادا لە تۆ شەنتر و جوانترم نەبینیوە پێم وایە گەربت بینێ هەرزوو عاشق دەبێت جا لەلای من بمێنەوە تاکو سەفەری بەسڕەکەی شازادەوتی ئەگەر دوور بە دووریش بێ ئامۆزاکەتم پیشان بدە پیرە مێردوتی بە چاوان ئەم جا پێیوت سێ ڕۆژ چاوەڕێ بە تاکو و کەشتێکت بۆ ئامادەکەم چەند بەلەمێکم هەیە یەکێکیان ئامادەکەم و خواردن و خواردنەوەی تێدا ئامادەکەم و بەلەمەوان ڕاسپێرم کە یارمەتیت بدەن و بە سەلامەتی تۆ بگەێنە شاری بەسرا دواتر هەر ئەو بەلەمە ئامادە ئەبێت و پێی بگەڕیتەوە شەهرەزاد هەستی کرد شەو درەنگ بوو بێدەنگ بوو. شەهرەزاد وتی دوای سێ ڕۆژ بەلەم ئامادەکرا لاوەکە خۆی ئامادەی سەفەر کرد و سوار بوو کە گەیشتە شاری بەسرا سەد دیناری بەخشی بەبە لە ماوانەکان ئەوانیش وتیان ئێمە کرێی ڕێگەمان لە پیرەمێردی خانەخوێت وەرگتووە ئێژوتی ئەمەی من بەخشیشە بۆ ئێوە و بۆ پیرەمێردی ناجێڕمەوە ئەوانیش نەزای بەخێریان بۆ کرد چووە شاری بەسرە و پرسیاری گەڕەکی بازرگانانی لێکردن پیانوت ئەوە تا لە خانی حەمدان ڕۆژ تاک و چووە ئەو بازاڕی خانەکەی لێبوو هێندە کوڕێکی شۆخ و شەنگ بوو بە هەر گوزەرێکدا ڕۆیشت خەڵکەکە بەسەر سوورمانەوە سەیریانە کرد چوە خانەکە و پرسیاری دەرگاوانی کرد پیاوێکی بە هەیبەتیان پیشاندا شازادە سڵاوی لێکرد پرسی مامە ژوورێکی پاک و خاوێنم بەکرێ ئەوێ دەرگاوان لەگەڵ خۆی بردی ژوورێکی پیشاندا بە هێڵی زێڕین نەخشا بوو وتی کوڕەکەم ئەم ژوورە بۆ تۆ زۆر لەبارە شازادە دوو دیناری پێبەخشی وتی ئەمە شیرینی ئەم ژوورە دەرگاوان وەریگرتون زای بەخێری بۆ کرد ئەمجا بە بەلەمەوانەکەی وت کە لەگەڵی هاتبوو تۆ بگەڕێوە ئەوە شوێنی منە دزانی اینجا دەرگاوەن کەوتە پەزێرای شازادە و هەموو جارێک پێی ئەوت بەڕاستی تۆ پێت بەخێر بوو شازادە دینارێکی دایەوتی لە بازار گۆشت و سەوزە و شیرینی و خواردنەوەم بۆ بێنە دەرگاوان هەموو شتەکانی کڕی و هێنایە و لە ژوورەکەدا داینا و بە شازادەی وت ئەو شتانە بایی دەدرهەم بوو ئەم باقێش دەدرهەمە فەرموو شازادە وتی باقی دینارەکە بۆ خۆت خرج بکە گوڵەکەم دەرگاوان بەدڵێکی خۆشەوە چوە دەرەوە شازادە ئێوارە خواردنی دروست کرد بەو شتانە و کلێرێکی پێوە خوارد و دواتر دەرگاوانی بان کردووتی گوڵەکەم ئەو خواردنانە زیادن بیان بەرەوە بۆ ماڵەوە با خەسار نەبن دەرگاوان خواردنەکەی بردەوە بۆ ماڵەوتی لە ژیانمدا لاوی وا جوان و قۆزم نەدیوە سەرەڕای ئەوەش ئەوەندە دەست و دڵکراوەیە و هێندە بەخشندەیە جارێکیان دەرگاوان خۆی کرد بە ژوورەکەی شازادەدا سەیری کرد ئەگری زۆر دڵگران بوو سەری ماچ کرد و پرسی گەورم خوانت گریێنێ ئەو بۆچی ئەگری شازادەوتی شەو پێکەوە دا ئەنیشین و ئەخۆینەوە و میوانی من بە دەرگاوان وتی بە چاوان ئەمجا دەستی کرد بە گیرفانیدا پێنج دیناری پێداوتی دەبڕۆ لە بازار پێنج مریشکی برژاو بکڕە عودێکیش بکڕە لەگەڵ شەرابدا دەرگاوان شتەکانی کڕی و پێنج مریشکەکەی بردەوە بەژنەکەی وت خواردنیش ئامادە بکە با خواردنەکان لەبار بێ ئەم لاوە بە چاکەکانی ئێمەی داپۆشیوە ژنەش خۆی زۆر ماندوو کرد بە ئامادەکردنی خواردنەکانەوە و دەرگاوان خواردنەکانی لەگەڵ شەرابەکەدا بردە ژووری شازادە و دەستیان کرد بە خواردنەوە شازادە بە دەمگریانەوە ئەم گۆرانی چڕی ئەو ماندوو بۆیش لە ڕێی سامانە کە لە بۆ پارە وا لە گەڕانە سامان و بەهشت ئەگۆڕێتەوە بە شادبوونەوەی بەدەستگیرانە هەناسەیەکی قوڵی هەڵکێشا و بورایەوە کە دەرگاوان بە ئاگای هێنایە و لی پرسی بۆچی ئەگری گەورم مەبەستت لەم شعرە چێە هەر کەسێک بێ وەکو خۆڵی بەرپێت وایە گەورم لاوەکە بخچەیەکی هێناوتی ئەوە بەرگی تایە دەری بێنە و بیبەرەوە بۆ خێزانەکەت دەرگاوان بخچەی کردەوە و بەرگەکانی دەرهێنا کە بردی بۆ ژنەکەی لە ژوورەکەی ئەو دیوگەڕایەوە ژنەکەی لەگەڵی هات بۆ لای شازادە و سێری کرد ئەگری ژنە بە شازادەی وت ئەوەی تۆ بۆی ئەگریت هەر کچێک بێ چەندەش جوان بێ ئەبێت کەنیزەکی تۆ بێت گەورم دڵمان لە لەت بوو بۆ تۆ پێمان بڵێ و کچە کێیە شازادەوتی من کوڕی خەسی بم خاوەنی وڵاتی میسر و حەزم لە کچێکە ناوی جەمیلەیە و کچیلەی سیوالی بەسڕەیە ژنی دەرگاوان وتی هەیهوو بۆ خاتری خوا دەنگ بڵند مەکەوە با جوان لێمان نەبێ بەخوا ئەو کچە هێندە زۆردارە لەسەر زەویدا لە وێنەی نییە یەک کەس ناوێرێ ناوی پیاو بهێنێ لە بەردەمیدا چونکە پیاوی لە خۆی حرام کردووە بیر لە کچێکی تر بکەرەوە ئەم کچە لە بیر خۆت بەوە کە شازادە ئەمەی بیست دەستی کردەوە بە گریان دەرگاوان وتی مەرج بێ گیانم بە قوربانت بکەم و بە ئاواتی خۆتت بگەێنم ئەمجا هەردووکیان شازادەیان بەجێهێشت شەهرەزاد هەستی کرشە و درەنگ بوو بێدەنگ بوو. شەوی 1956. شەهرەزاد وتی ئەی شا شەهرەیار ناسراوی ناودار کە خۆر هەڵات لە خەو ڕابوو مەخلوق هات شازادە هەستا و چۆ گەرما و کە لە خۆشتن بۆ بەرگی نایابی شاهانەی لەبەرکردنان و بەرچایی بەیانی خوارد بۆنی لە خۆیدا هێندەی زانی دەرگاوان و ژنەکەی هاتنە لای پێیانوت گەورم بەرگ درێکی پشکوڕ هەیە بەرگ دروی تایبەتی خات و جەمیلەیە بچۆ بۆ لای بەڵکو بتوانێت یارمەتیت بدات و بەخات و جەمیلێت بگەێنێ دواتر شازادە چووە دەرەوە و دوکانی کوڕی بەرگ دروی دۆزیەوە خۆی کرد بە دوکانەکەدا و سلاوی کرد سەرنجیدا دەنۆکەری لێ زۆر قۆزن کە کوڕی شازادەی بینی سەری لەو جوانی و شۆخ و شنگەی سوورما شازادە وتی وەستا ئەمەوێت ئەو گیرفانەم بۆ بدوریتەوە بارگدرو دەزوێکی ئاوریشمی لە دەرزی هەڵکێشا و دەستی بە دوورینەوەی ئەو گیرفانەی کە پێشتر بە دەستی خۆی گیرفانەکەی دڕاند بوو کرد کاکوڕا دوورینەوەکەی تەواو کرد شازادە دەستی بر پێنجی ناری پێدا خوا حافیزی کرد و ڕۆیشت لەم لای شەو بەرگدرو شەو کەوتە بیرکردنەوە لەو لاوە شۆخ و جوانە لە خۆی پرسی باشە من چیم بۆ کردبوو ئەو هەموو پارەی پێدام ئای چەندە جوان چەندەش بەخشندە بەیانی ڕۆژی دواتر هەڵی تەقاندە و چوە دوکانی کوڕی بەرگدر و دوای سلااوکردن کوڕە زۆری ڕێز لێگرت و بەخێری هەنا شازادە وتی گەورم دیسان گیرفانەکەم هەڵتەقیوەتەوە بەرگ درەوتی بە چاوان کوڕە شیرینەکەم بەرگ درو دەستی کردەوە بە دوورینەوەی گیرفانەکە کە کارەکەی کۆتا بوو شازادە دەستی برد دە دیناری پێدا کوڕە سەری سوڕما لەو شۆخ و جوانی و لەو بەخشندەیی بۆیە ڕووی کردە شازادە و پرسی بەو خویە کوڕە شیرینەکەم تۆ کاری ترت بە منە بۆ گیرفان دوورینەوە نەهاتوویت پێم بڵێ چیت ئەوێ شازادە وتی گەورم ئێرە جێگەی پرسیارەکانی من نییە چونکە قسەکانی من سەرسوڕهێنە کارەکەم ڕیسپەڕە کوڕەی بەرەک درۆتی کەوابوو بێنە دەستت هەردووکیان چوونە ژووری گەنجینەی پشتەوەی دوکانەکە کە دانیشتن شازادە هەر لە نوکەوە تا کۆتایی بەسەرهاتی خۆی بۆ جێڕایەوە کوڕەی بەرەک درو پێیوت کوڕە شیرینەکەم بەزەیت بەلاوی و جوانی خۆتدا بێتەوە زمانت بگرە ئەو جەمیلێ زۆر زۆردارە خەڵکی شاری بەسرا بە ڕۆح لێ ترسن ئەو کچە پیاوانی لە خۆی حرام کردووە بێدەنگ بە باتیان نەچی کە شازادە ئەمەی بیست دەستی کرد بە گریان دەستی کرد بە پشتێنەکەی داوتی مردی خوا بە پیاوی چاک بە وازم لە سامان و دەوڵەتی با و باپیرانم هێناوە و نامۆی ئێرم بم کە بە شاگردی خۆت کوڕەی بەرەک درۆتی کوڕەکەم من کابراایەکی تەنیا باڵ و سەڵتم پیاوی چاک بەل لەبەر خۆشەویستی خۆت من بەکوشمەدە خۆ من دڵ برینداری تۆیشم بەڵام مۆڵەتم بدا ئەم شەو بیرێکی لەکەمەوە پشت بەخوا بەسوودی تۆ بێ شازادە خواحافیزی کرد و هاتە دەرەوە گەڕایە بۆ خانەکە کە دەرگاوان هات بۆ لای هەمووی بۆ جێڕایەوە ئەو شەوە شازادە کەوتە بیرکردنەوە دوایی خۆی دایە پەنای خوا و لێ نووست بەیانی لە خەوڕا بوو نان و بەرچایی خوارد دواتر بەرگی لەبەرکرد چووە بۆ دوکانی بەرەگدر و سلاوی کردووتی مامەگەن پەیمانەکەی خۆت جێبەجێ بکە بەرگ درۆتی هەر ئێستا هەستە و سێ مریشکی قەڵە و سێ هۆقە شەکر دوو گۆزە شەراب بڕۆسە ڕووبارەکە و بەلەمێک بگرە بە کرێشتەکانی تێبکە ئەگەر خاوەن بەلەم وتی تەنیا یەک فرسەخ بەناو ڕووبارەکەدا ئەڕۆم و زیاتر ناتوانم پێی بڵێ بە ئارەزوی خۆت چونکە دوای ئەوەی پێی ئەڵیت بمگەێنە خوار بەسرەوە ئەویش ئەوەت پێڵێت جا کە سەفەرەکەی وەستان وتی ئیتر ناتوانم بڕۆم کرێی زۆرتری بدەرێ و تەماعی بخەبەردەم بە قسەتەکە کاگەیتە جێیە کەم ڕست کە دێتە سەرڕێتان ڕزوباخی خات و جەمیلەیە کە ئەو ڕەزت بینی بچۆ بەر دەواازەکەی دوو پلیکانەی بەرز ئەبینی فەرشیان بەسەردا ڕاخراوە لەسەر یەکێک لەو پلیکانانە پیاوێکی کوڕی وەکو خۆم دانیشتووە بچۆ بۆ لای و سلاوی لێ بکە و دەستی ماچ بکە ئەمجا دەردەدڵی خۆتی بۆ بکە لی بپارڕێەوە بەڵکو دڵی نەرم ببێت و هەلێکت بۆ بڕەخسێنێ دوورونزی خات و جەمیلە ببینیت بەو خویە کوڕەشیری نەکەم هەر ئەمەندەم لە دەست دێ کە یارمەتیت بدەم ئەگەر بەزەی پێتدا نەهاتەوە ئەوە بزانە کە منیش و تۆیشتیا چوین و بڕایەوە لاوەکەوتی پەنا هەر پەنای خویە ڕووداوەکان بەویستی یەزدانە لا حول ولا قوت إلا بالله علی العظیم ئەمجا کوڕی بەرگ دروی بەجێ هێشت و شتەکانی لە بازار کڕی و بردیەوە بۆ خانەکەی کە ژوورێکی تیا بەکرێ گرت بوو ئەو شەوە دوای لێکدانەوەیەکی فرە لی نووست بەیانی کە بە ئاگا هەدنانی خوارد و شتەکانی ئامادە کرد و خۆی گۆڕی و بەرەو کەناری ڕووباری دیژ لە ڕۆشت لەسەر ڕۆخی ڕووبارەکە بەلەمەوانێکی بینی لە نێو بەلەمەکەی دانوستبوو بە ئاگای هێنای و دە دیناری پێدا سواری بەلەمەکەی بوو پێیوت بمگەێنە خوار شاری بەسرەوە بەلەمەوان وتی بەمەرجێک لە یەک فرسەق زیاتر نەڕۆم چونکە یەک بز زیاتر بڕۆین هەردووکمان تیاچوین شازادەوتی بە ئارەزوی خۆت کە گەیشتە شوێنی دیاریکرا و بەلەمەی ڕاگرت شازادە دە دیناری تری پێدا کابرا شەرمی کرد ئەمجا دەستی کردە سەوڵ لێدانوتی